بەناوی خودای بەخشندە و مێهرەبان. سوێند بە فریشتە ڕیزبووەکان. بەو فریشتانەش کە دەخوڕن بەسەر ستەمکاراندا لەسەر مەرگ و لە قیامەت و دۆزەخدا. بەوانەشی کە پەیامە ئاسمانیەکان دەگەیەنن بە پێغەمبەران و بەسەریاندا دەیخوێننەوە. بەڕاستی خودای ئێوە تاکە و یەکێکە. پەروەردگاری ئاسمانەکان و زەوی و لێوانیانە. پەروەردگاری ڕۆژهەڵاتەکانیشە. بێگومان ئێمە ئاسمانی دونیامان ڕازاندۆتەوە بە جوانی و ڕۆشنی ئەستێرە و هەسارەکان، ئاسمانمان پاراستووە لە پیلان و شەڕی هەموو شەیتانێکی سەرکەش، شەیتانەکان ناتوانن هەواڵی ئەو نەخشە و بەرنامانەی کە بە فریشتە پایە بڵندەکان دەسپێردرێت بیزانن و بیبیستن، چونکە لە هەموو لایەکەوە پارچە ئەستێرەیان بۆ دەهاوێژرێت بۆ ئەوەی تێک بشکێنرێن و ڕاو بنرێن، سزای سەخت و بەردەوام لە قیامەتدا بۆیان ئامادەیە. مەگەر ئەوەیان کە هەواڵێک بفڕێنێت و بیەوێت بۆی دەربچێت، ئەوا ئەستێرەیەکی ڕووناک شوێنی دەکەوێت و لەناوی دەبات. ئەی پێغەمبەر، لە بێباوەڕان بپرسە، ئایا ئەوان گرنگتر و گەورەتر و بەهێزترن یا ئەو شتانەی تر کە دروستمان کردووە وەک ئاسمان و زەوی و چێوەکان هەتا دوایی بێگومان ئێمە ئەوانمان لە قوڕێکی مچ دروست کردووە کە یەکێکە لە قۆناغەکانی دروستکردنی باوکە ئادەم نەخێر سەیرە تۆ سەرسامی لە بێباوەڕی کافران کەچی ئەوان گاڵتە دەکەن بەو هەموو بەڵگە بەهێزانە. کاتێکیش ئامۆژگاری بکرێن، ئامۆژگاری وەرناگرن و سەر بادەدەن. کاتێک بەڵگە و موعجیزەیەک دەبینن، دەیکەنە گاڵتەجاڕ و باوەڕ ناکەن. دەشیان وت، ئەمەی ئێمە دەیبینین و دەیبیستین، جگە لە جادوویەکی ئاشکرا شتێکی تر نییە. هەروەها دەڵێن، ئایا کاتێک مردین و بووینەوە خاک و ئێسک، ئایا ئێمە زیندوو دەکرێینەوە؟ ئایا باوانی دێرینیشمان زیندوو دەکرێتەوە؟ ئەی پێغەمبەر! لە وەڵامیاندا بڵێ، بەڵێ، لە کاتێکدا کە ئێوە زەلیل و ملکەچن. جا بێگومان تەنها داچڵەکاندن و تێخوڕین و دەنگێکی بەهێزە، دەستبەجێ هەموویان هەستاون و تەماشا دەکەن. ئەوسا دەڵێن، ئەی هاوار، ئاخ و ئۆف بۆ ئێمە، ئەمە ئیتر ڕۆژی قیامەت و لێپرسینەوەیە، ئینجا بە هەڕەشەوە پێیان دەوترێت، ئەمە ڕۆژی جیاکردنەوەیە کە ئێوە بڕواتان پێی نەبوو، بە درۆتان دەزانی. خودای گەورە فەرمان دەدا بە فریشتەکان هەموو ئەوانەی ستەمیان کردووە کۆیان بکەنەوە، خۆیان و هاوسەرانیان، خۆیان و هاوشێوەیان و ئەو شتانەشی کە دەیانپەرست لە جیاتی خودا، ئینجا ڕێنماییان بکەن بۆ ڕێگەی دۆزەخ چونکە بێباوەڕ و تاوانبارن. لە کاتی ڕاپێچکردنیاندا فەرمان دەدرێت ئادەی بیانوەستێنن، بێگومان ئەوان پرسیارلێکراون. پێیان دەوترێت، ئەوە چیتانە، بۆ پشتی یەکتر ناگرن، بۆ بەرگری لە یەک ناکەن؟ نەخێر تازە کار لە کار ترازاوە، ئەمڕۆ هەموویان تەسلیمن و بێ دەسەڵاتن. ئا لەو کاتەدا کە دەوەستێنرێن یەخەی یەک دەگرن و ڕووبەڕووی یەک بە توندی قسە دەکەن و پرسیار لە یەک دەکەن و یەکتری تاوانبار دەکەن. ژێردەستەکان بە ئاغاکانیان دەڵێن، بێگومان ئێوە هەمیشە لای ڕاستتان لێ گرتبووین، هەوڵتان دەدا ئێمە بخەڵەتێنن بە درۆ و بە زۆر. ئەوانیش لە وەڵامیاندا دەڵێن، نەخێر، وا نییە، ئێوە هەر خۆتان ئیماندار نەبوون. خۆ ئێمە هیچ زۆر و دەسەڵاتێکمان بەسەرتاندا نەبوو، دەستمان نەدەڕۆیشت بەسەرتاندا، ئێوە هەر خۆتان لە سنوور دەرچووبوون. ئیتر خۆ چارەمان نییە، دەبێت بڕیاردادەی پەروەردگارمان بەسەرماندا پیادە بکرێت. دەبێت سزای بێ ئیمانی و تاوانباری خۆمان بچێژین لە وەڵامیاندا دەڵێن ڕاستە ئێمە ئێوەمان گومڕا کردبوو بەڵام خۆشمان هەر گومڕا و سەر لێ شێواو بووین ئەو ڕۆژە بەڕاستی هەمویان لە سزا و ئازاردا هاو بەشن هەروەک لە دنیادا هاوکار بوون ئێمە بێگومان ئاوا دەکەین بە گوناهکار و تاوانباران ئەوانە کاتی خۆی پێیان دەوترا هیچ خودایەک نییە جگە لە ئەڵڵا سەریان بادەدا و فوویان دەکردە خۆیان و فیزیان دەکرد دەیانوت ئێمە چۆن واز لە خوداکانمان دەهێنین بۆ شاعیرێکی شێت نەخێر وانە بەڵکو ئەو حەق و ڕاستەقینەی هێناوە ڕاستی پێغەمبەرانی پێش خۆشی سەلماندووە مادام ئێوە کاتی خۆی بڕواتان پێنەکرد دەبێت سزای زۆر بە ئێش بچێژن تۆڵەتان لێ ناسەنرێت بەقەدەر ئەو کار و کردەوانە نەبێت کە کاتی خۆی ئەنجامتان دەدا ئەوەی باسکرا حاڵی خودانەناسان بوو بەڵام بەندە دڵسۆز و هەڵبژاردەکانی خودا ئیماندارە بەڕێزەکان ئەوان ڕسق و ڕۆزی ئاشکرای زۆر و زەبەندە و دیاری کراویان پێشکەش دەکرێت لەسەر سینی و دەفری زێڕ و زیو میوهاتی هەمەجۆر و هەمەچەشن هاوڕێ لەگەڵ قەدر و ڕێزێکی بێ وێنەدا لەلایەن پەروەردگار و فریشتەکانەوە لە بەهەشتی پڕ لە ناز و نیعمەتدا بۆ هەمیشە دوور لە پیری و نەخۆشی و ناخۆشی ئەو بەختەوەرانە لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان بەرامبەر یەکتری دادەنیشن دیارە خودای گەورە دەیخاتە دڵی ئیماندارانەوە بە تایبەتی ئەوانەی ناسیاوی یەکن تا بە دیداری یەکتر شاد ببن و ناو بە ناو یادی ژیانی دونیا و خەباتیان لە پێناوی ئاینی خودادا بکەن. لە پەرداخی تایبەتیدا شەرابی تایبەتیان بەسەردا دەگێڕن، شەرابەکە زۆر سپی و بەلەزەتە بۆ ئەو کەسانەی کە دەیخۆن و نۆشی دەکەن، ئەو شەرابە نە دەبێتە هۆی سەرئێشە و ئێڵنجدان، نە مەست و سەرخۆش و بێهۆشیان دەکات، وەک شەرابە ناپوختەکانی دونیا. لە تەنیشتیانەوە حۆری چاو گەش دانیشتوون، جگە لە هاوسەرانیان، چاو بۆ کەسی تر هەڵنابڕن. هەر دەڵێی هێلکەی کوڵاوی پاککراو شاراوەن کەس دەستی لێ نەداون. ئینجا ئیتر ئەو بەختەوەرانە بەدەم عەیش و نۆشەوە پرسیار لە یەکتری دەکەن و یادگارییەکانیان لە دونیادا باس دەکەن. یەکێکیان مۆڵەت دەخوازێت و دەڵێت، من بەڕاستی کاتی خۆی لە دونیادا هاوەڵێکم هەبوو. زۆر جار دەیوت تۆ بڕوا بە شتی وا دەکەیت؟ ئایا ئەگەر بووینە خاک و ئێسک ئێمە بەڕاست پاداشت دەدرێینەوە؟ پاشان ئیماندارەکە ڕوو بە هاوەڵانی وتی، ئەرێ ئەوە ئێوە تەماشایەک ناکەن با بزانین ئەو هاوەڵەم حاڵی چۆنە؟ هەر کە سەیرێکی کرد بینی وا لە ناوەڕاستی دۆزەخدا گیری خواردووە. ئەوسا پێی وت، بەخودا خەریک بوو منیش تیا بەریت خەریک بوو منیش وەکو خۆت هەڵدێری. خۆ گەر نیعمەتی هیدایەتی پەروەردگارم نەبوایە ئەوە منیش لە ئامادەبوانی ناو دۆزەخ دەبووم. ئینجا بەختەوەران لە خۆشیدا دەڵێن ئێمە ئیتر نامرین ژیانمان بەردەوامە جگە لە مردنەکەی یەکەم جارمان ئێمە ئیتر هیچ ئازار و ئەشکەنجەیەکیش ناچێژین. بەڕاستی ئا ئەمەیە سەرکەوتن و سەرفرازی و بەختەوەری گەورە و بێ سنوور. دەبا ئا بۆ ئەم بەهەشتە، بۆ ئەم کامەرانییە، بۆ ئەم ناز و نیعمەتە بێ سنوورە، ئەوانەی کە کار و کۆشش دەکەن با بۆ ئەم دەسکەوتانە بیکەن. باشە ئایا ئەو بەهەشت و ناز و نیعمەتە چاکە یا درەختی ژەق نەبووت، ئێمە کردوومانە بەهۆی ناخۆشی و ئازار بۆ ستەمکاران، ئەوانەی لە دنیادا گاڵتەیان دەهات و دەیانوت چۆن لەناو ئاگردا درەخت دەڕوێت بێگومان ئەوە درەختێکە کە لە ناخی دۆزەخدایە و لەوێوە لق و پۆپەکانی بە هەموو بەشەکانی دۆزەخدا بڵاو کردوتەوە بەروبوومەکەی دەڵێی سەلکە سەری شەیتانەکانە لە ناشرینی و بێلەزەتیدا دۆزەخیەکان بەناچاری لێی دەخۆن سکیانی لێ پڕ دەکەن لەوەو دوا شلەمەنیەکی زۆر گەرم دەکەن بەسەریدا بەزۆر دەرخواردیان دەدرێت پاشان دوای ئەوەی کە تێریان خوارد و تێریان خواردەوە بەدەم شەق و تێهەڵدان و سەرزەنشتی فریشتەکانی دۆزەخەوە بەزۆر دەگەڕێندرێنەوە بۆ ناو دۆزەخ دیارە براون بۆ شوێنی تایبەتی خواردن و خواردنەوە. ئەوانە کاتی خۆی باو و باپیرانی خۆیانیان بینی بە گومڕایی بیریان نەدەکردەوە و کوێرانە شوێنیان کەوتن. ئیتر بەبێ لێکدانەوە ئەوانە بە شوێنیاندا بە تاڵ و کەو هەڵەداوان چوون، باوەڕیان بە پێغەمبەران و ئیمانداران نەکرد. سوێند بە خودا، بێگومان زۆربەی پێشینانیان هەر گومڕا بوون، چونکە دڕەق بوون و ئامادەی بیستنی ڕاستی نەبوون. هەرچەندە ئێمە بەڕاستی پێغەمبەرانی بێدارکەرەوەمان بۆ ڕەوانە کردبوون بەڵام زۆربەیان گاڵتەیان پێدەهات جایتر تەماشا بکە سەرنج بدە سەرنجامی بێدار کراوەکان چی بوو چۆن بە دۆزەخ پاداش درانەوە جگە لە بەندە دڵسۆز و هەڵبژاردەکانی خوددا کە ئەوان لە دۆزەخ دوورن و بە بەهەشت شاد بوون بێگومان نوح هانا و هاواری بۆ هێناین ئێمەش چاکترین فریاد ڕەسێک بووین کە بە هانا و هاواریەوە چووین خۆی و کەس و کاری باوەڕداریمان لە تەنگانە گەورەکە ڕزگار کرد جا تەنها هەر نەوەی ئەویشمان هێشتەوە کە ببنە هۆی ئاوەدانکردنەوەی زەوی سەر لە نوێ. هەروەها بەسەرهاتیەوەمان هێشتەوە بۆ نەوەکانی داهاتوو تا پەندی لێ وەربگرن. سڵاو لەسەر نوح لەلایەن سەرجەم ئیماندارانەوە لە هەموو کات و شوێنێکدا. بەڕاستی ئێمە ئابەو شێوەیە پاداشتی چاکەکاران دەدەینەوە یا دیان دەهێڵینەوە. بەڕاستی ئەو لە بەندە ئیماندارەکانی ئێمەیە، لەوە دوا ئەوانی ترمان نوقمی زریان کرد. بێگومان لە شوێنکەوتە و پێ دوبارە بێگومان لە شوێنکەوتە و پێڕەوانی نوح ئیبڕاهیمە کاتێک ڕووی کردە پەروەردگاری بە پیر بانگەوازیەوە چوو بە دڵێکی پڕ لە ئیمان و یەک خودا ناسیەوە ڕۆژێک بە باوکی و قەوم و هۆزەکەی وت باشە ئەوە ئێوە چی دەپەرستن؟ ئایا شتی دەست هەڵبەست دەکەنە خودا و لە جیاتی پەروەردگار دەتانەوێت بیپەرستن؟ باشە ئاخر ئێوە چ گومانێکتان هەیە لە پەروەردگاری جیهانیان؟ ئەوسا چاوی هەڵبڕی بۆ ئاسمان و تەماشایەکی ئەستێرەکانی کرد لە داخی بیر و بۆچوونیان. دیارە کە سبەی جەژنیان بووە و داوەتی حەزرەتی ئیبراهیمیشیان کردووە، ئەمیش حەزی نەکردووە و بێزار بووە، بۆیە وتی، من نەخۆشم. ئەوانیش بەجێیان هێشت و ڕۆیشتن. ئەوسا بە پەنهانی چوو بۆ لای بتەکانیان و وتی، ئەوە ناخۆن؟ دیارە کە خۆراکیان بۆ بتەکان داناوە. ئەوسا هاواری لە بتەکان کرد و بە توڕەیەوە پێی وتن، ئەوە بۆ لاڵن؟ بۆ قسەیەکی ژیرانە ناکەن؟ ئینجا تێیان کەوت بە دەستی ڕاستی پیادە ماڵین و دەیشکاندن. دوایی بت پەرستان گەڕانەوە و بینیان خوداکانیان تێک و پێک شکاون بە پەلە و شڵەژاویەوە هاتن بۆ ئیبراهیم ئەویش پێی وتن باشە ئایا ئەو پەیکەرانەی خۆتان دایدەتاشن دەیپەرستن؟ لە کاتێکدا خدا بەدیهێنەری ئێوەش و ئەم بتانەشە کە دروستان کردوون نەشیان توانی بەرگری لە خۆیان بکەن کەچی بیریان نەکردەوە لەو بەڵگە بەهێزانە و وتیان شوێنێک دروست بکەن و ئاگری تێدا بکەنەوە و ئیبراهیمی تێفڕێدەن با بسووتێت و لەناو بچێت. ئەوان ویستیان پیلانێکی بۆ دروست بکەن، ئێمە ئەوانمان تێکشکاند و ڕیسوامان کردن. ئینجا ئیبراهیم وتی، من بەڕاستی ئێوە بەجێدەهێڵم و دەڕۆم بەرەو ڕەزامەندی پەروەردگارم، لە ئایندەشدا بەردەوام ڕێنمووییم دەکات. ئەوسا کۆچی کرد، لەو ڕێگەوبانەدا داوای لە خودا کرد و وتی، پەروەردگارە، نەوەیەکی چاک و پاکم پێ ببەخشە، ئێمەش مژدەی کوڕێکی بە ئارام و خۆگر و ژیرمان پێ بەخشی کە ئیسماعیلە. کاتێک ئەو کوڕە کەوتە دەر و ماڵ لەگەڵیدا بەیانیەک پێی وت، کوڕم، کوڕی شیرینم، بێگومان من دەمبینی لە خەونمدا کە تۆ سەردەبڕم، تۆ دەڵێی چی؟ ڕات چۆنە؟ کوڕی چاک و خوداناس و خۆگر بە زمانی شیرین وتی، بابە گیان هەر فەرمانێکت پێدراوە جێ بەجێی بکە دەم بینیت ئەگەر خودا حەز بکات خودا بیەوێت لە ئارام گران دەبم. کاتێک هەردووچیان تەسلیمی فەرمانی پەروەردگار بوون ئیبڕاهیم ئیسماعیلی بە ڕوودا خستە سەر خاک بۆ ئەوەی سەری ببڕێت ئێمەش بانگمان لێ کرد، ئەی ئیبڕاهیم! بەڕاستی خەوەکەت هێنایە دی، ئێمە هەر ئاوا پاداشتی چاکەکاران دەدەینەوە، لە تاقیکردنەوەکاندا سەریان دەخەین، چونکە لێبڕاون. بەڕاستی ئەمە خۆی تاقیکردنەوەیەکی ئاشکرا و ڕوونە. ئێمەش قۆچێکی گەورەمان کردە قوربانی ئیسماعیل تا لە جیاتی ئەودا سەری ببڕێت. پاشان ئێمە لەناو گەلان و نەوەکانی داهاتوودا ناوی ئیبڕاهیممان هێشتەوە سڵاو و درود و ڕێز لەسەر ئیبڕاهیم ئێمە ئابەو شێوەیە پاداشتی چاکەکاران دەدەینەوە بەڕاستی ئەمیش لە بەندە ئیماندارەکانی ئێمەیە مژدەی هاتنە دنیای ئیسحاقیشمان پێبەخشی کە ئەویش پێغەمبەرێکە لە چاکان خێر و بەرەکەتمان ڕژان بەسەر ئیبڕاهیم و بەسەر ئیسحاقدا و لە نەوەی هەردووکیان واتە ئیسماعیل و ئیسحاق چاکان و پاکان، هەروەها ئەو کەسانەش پەیدا دەبن بە ڕوونی ستەم لە خۆیان دەکەن. بەڕاستی ئێمە ناز و نیعمەتی خۆمانمان ڕژاند بەسەر موسا و هاڕوون، هەردووکیانمان هەڵبژارد بۆ پێغەمبەرایەتی، هەردووکیان و قەومەکەشیانمان لە تەنگانە گەورەکە ڕزگار کرد لە غەرقبوون و خنکان، سەرکەوتنمان پێ بەخشین بەسەر دوژمنەکانیاندا هەر ئەوانیش زاڵ بوون. پاشان تەوراتمان پێ بەخشین کە ڕوونکەرەوەی هەموو شتێکە تا پەیڕەوی بکەن، هەروەها ڕێنمووی هەردووکیانمان کرد بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و درووست تا قەومەکەیان سەرفراز بکەن. ناوبانگی خێریانمان لە نەوەکانی داهاتوودا هێشتەوە کە هەتا دونیا دونیایە بە ڕێزەوە ناویان ببرێت. سڵاو و دروود و ڕێز لەسەر مووسا و هاڕوون لەلایەن پەروەردگاری مەزن و بەڕێزەوە، بێگومان ئێمە ئابەو شێوەیە پاداشتی چاکەکاران دەدەینەوە لە دونیا و قیامەتدا ڕێزدارن. بەڕاستی هەردووکیان لە بەندە ئیماندارەکانی ئێمە بوون، ئەرکی سەرشانی خۆیان بە چاکی ئەنجامدا. بێگومان ئیلیاسیش لە دەستەی پێغەمبەران و ڕەوانەکراوانە لەلایەن ئێمەوە. ئەو کاتە ئەویش بە قەوم و گەلەکەی خۆی وت، ئەوە ناکرێت خوداناس بن؟ ئەوە بۆ لە خودا ناترسن؟ ئایا ئێوە هانا و هاوار و نزا بۆ بەعل دەبەن؟ بەعل بتێکی گەورە بوو دەیانپەرست و واز لە خوداپەرستی دەهێنن، لە کاتێکدا ئەو زاتە چاکترینی دروستکارەکانە کە اللە یە، پەروەردگارتانە. پەروەردگاری باو و باپیرانی دێرینیشتانە، ئەوە بۆ بیرێک ناکەنەوە؟ کەچی ئەوان بڕوایان پێ نەکرد، کەوابوو بێگومان ئەوان ئامادەکراون بۆ دۆزەخ جگە لە بەندە دڵسۆز و هەڵبژاردەکانی خودا. ئینجا ناوبانگی خێری ئیلیاسمان لە نەوەکانی داهاتوودا هێشتەوە، سڵاو و دروود و ڕێز لەسەر ئیلیاسین بێت. ئێمە بەڕاستی بەو شێوەیە پاداشتی چاکەکاران دەدەینەوە، بێگومان ئەویش لە بەندە ئیماندارەکانی ئێمەیە. بەڕاستی لووتیش لە پێغەمبەرانە، کاتی خۆی ئەو و هەموو کەس و کاریمان ڕزگار کرد، بێجگە لە پیرەژنێک بێ باوەڕ بوو بەردەوام گرفتی بۆ پێش دەهێنا لەناومان برد، پاشان هەمووانمان تەفروتونا کرد. بێگومان ئێوە هەموو بەیانییەک دەڕۆن بەسەر شوێنەوارەکانیاندا، هەروەها لە شەویشدا هەندێک جار لەوێوە تێدەپەڕن، ئایا ئەوە ژیریتان ناخەنە کار و بیرێک ناکەنەوە چیمان بەسەر هێنان؟ بەڕاستی یونسیش لە پێغەمبەرانە، کەچی ڕایکرد بەرەو کەشتییە پڕ لە کەلوپەل و خەڵکەکە، ئەوسا بەناچاری بەشداری قورعەی کرد، لە ڕیزی ئەوانەدا بوو کە لە قورعەکەدا سەرنەکەوتن. پەروەردگارا هیچ خودایەک نییە جگە لە تۆ، پاکی و بێگەردی و ستایش شایستەی تۆیە و من لە ستەمکارانم، ئەوە دەمایەوە لە ئەسکی نەهەنگەکەدا تا ڕۆژێک کە هەمووان زیندوو دەکرێنەوە. لەوە دوا فڕێماندایە چۆڵییەکی بێگژوگیا و درەختەوە، بێهێز و ماندوو و نەخۆش. ئینجا ڕووەکی کوولەکەی گەورەمان بۆ پێگەیاند کە گەڵاکانی پان و گەورەیە و مێش و مەگەز نزیکی ناکەون. ئینجا گەڕاندمانەوە و ڕەوانەمان کرد بە پێغەمبەرایەتی بۆ لای سەد هەزار کەس و زیاتریش دەبن کە قەومەکەیەتی ئەوسا هەموویان ئیمان و باوەڕیان هێنا ئێمەش ژیانێکی خۆشمان بۆ فەراهەم هێنان تا کاتێکی دیاری کراو ئەی پێغەمبەر ڕاپرسیان لێ بکە ئایا ڕاستە کە کچان شایستەی پەروەردگارت بن و کوڕان شایستەی خۆیان بێت؟ ئەڵبەتە کوڕ و کچ هەردوو بەدیهێنراوی خودان، پێوەر تەنها تەقوایە، بەڵام قورئان دەیەوێت بە بیر و بۆچوونی خۆیان پووچەڵی بەڵگەکەیان دەربخات، کاتێک کە وتویانە فریشتەکان کچی خودان، لە حاڵێکدا ئەوان کچ بە چاوی سووک تەماشا دەکەن و بە کەمی دەزانن، ئەی بۆچی بۆ خودای پەروەردگار کە لە هەموو ئەو بیروباوەڕە چەوتانەوە دوورە ڕەوای دەبینن؟ ئایا مەگەر فریشتەکانمان بە مێیینە دروست کردووە و لەو کاتەدا ئەوان لەوێ بوون؟ ئاگادار بن، بەڕاستی ئەوانە هەندێک لە درۆ و بوختانیان ئەوەیە کە دەڵێن، خودا منداڵی بووە، بەڕاستی و بێگومان ئەوانە زۆر درۆزنن. ئایا مەگەر کچانی هەڵبژاردووە کە بیکات بە نەوەی خۆی و ڕێزی داون بەسەر کوڕاندا؟ ئایا چیتانە و چۆن بڕیاری بێ بەڵگەی وا دەدەن؟ ئایا بیرێک ناکەنەوە لەم قسە بێ سەر و بنانە لەم تۆمەتە ناماقوڵانە ئایا مەگەر بەڵگە و شتێکی بەهێز و ئاشکراتان بەدەستەوەیە بۆ ئەم قسە هەلەق و مەلەقانە ئادەی کوا کتێبتان کوا بەڵگەتان ئەگەر ئێوە ڕاست دەکەن بیهێننە مەدان لەلایەکی ترەوە کافرەکان خزمایەتیان بڕیارداوە لە نێوان زاتی پەروەردگار و جنەکاندا سوێن بە خودا جنەکانیش چاک زانیویانە کە ئامادە دەکرێن بۆ لێپرسینەوە و محاسبە ئەگەر ئاوا خزمایەتێک هەبێت چۆن دادگایی دەکرێن پاچی و بێگەردی بۆ خدای گەورە دەربارەی ئەو شتانەی کە ئەوان باسی دەکەن و ئەو قسە بێجێیانەی دەیکەن بەرامبەر خوددا بەڵام بەندە دڵسۆز و هەڵبژاردەکانی خوددا لەو گفتار و بۆچوونە خوار و خێچانە دوورن ئەی بێ باوەڕان بەڕاستی ئێوە و ئەوەشی کە دەیپەرستن ناتوانن کەسی پێ گومڕا و سەر لێ شێواو بکەن و لە خودای دوور بخەنەوە مەگەر ئەو کەسەی نیشتەجێی ناو دۆزەخە. فریشتەکان دەڵێن، کەسمان نییە شوێنی دیاریکراوی خۆی نەبێت. بەڕاستی ئێمە هەر هەموومان بە ڕیز وەستاوین ئامادەی فەرمانین. دووبارە دەڵێین، ئێمە هەموو دەم سەرگەرمی تەسبیحات و ستایشی خودای میهرەبانین. هەرچەندە هاوەڵگەران پێش ڕەوانەکردنی پێغەمبەر دەیانوت، ئەگەر ئێمەش کتێبێکی ئاسمانیمان وەکو پێشوەکان بۆ بهاتایە ئێمەش دەبووینە بەندە دڵسۆز و چاکەکانی خودای گەورە، کەچی کە قورئانمان ڕەوانە کرد بڕوایان پێ نەکرد، سەرەنجام خۆیان دەبیننەوە چییان بەسەر دەهێنین. سوێن بە خودا، بێگومان بڕیاری ئێمە بۆ بەندە فروستادە و پێغەمبەرەکانمان هەر زوو دەرچووە کە بە دڵنیایی هەر ئەوان سەرکەوتوو و سەرفراز دەبن، سەربازە ئیماندارەکانیشمان هەر دەسەڵات دەگرنە دەست و زاڵ دەبن، جارێ تا ماوەیەک خۆت بگرە و گوێیان پێ مەدە، تۆ سەرەنجامی لاری و خودانەناسینیان بخەرە بەرچاو، لە ئایندەدا خۆیان دەبیننەوە. ئایا ئەوانە پەلەیانە کە زوو سزا و تۆڵەی ئێمە ڕووبەڕوویان ببێت و یەخەیان پێ بگرێت؟ قوڕ بەسەریان، خاک بە دامانیان، کاتێک کە سزا و تۆڵەی ئێمە دادەبەزێتە مەیدانیان، ئای کە بەرەبەیانێکی سامناکە بۆ بێدارکراوەکان! تۆ تا ماوەیەک مۆڵەتیان بدە و گوێیان پێ مەدە، ڕاستیەکان بخەرە بەر چاو سەرەنجام خۆیان دەبیننەوە. پاکی و بێگەردی بۆ پەروەردگارت، پەروەردگاری خاوەن دەسەڵات، لەوەی کە ئەوانە دەیدەنە پاڵ ئەو زاتە بێ هاوەڵ و هاوتایە. سڵاو و دروودیش لەسەر هەموو پێغەمبەران و سەرجەم فرستادەکانی خودا، سوپاس و ستایشیش بۆ خودا پەروەردگاری هەموو جیهانیان هەمیشە و بەردەوام.